ئەڵقەی کۆتایی. هەر پاش ئەوەی گەڕامەوە سویسرا نامەیەکی نەهرۆم پێگەیشت لەگەڵ نامەیەکی پێک ناساندنە کە لێدی مۆنتباتن نووسیبووی، لێدی مۆنتباتن دڵنیا بوو کە من و نەهرۆ زۆر شتی هاوبەش و لێکنزیکمان تێدا بوو. نەهرۆ لە لۆسێرن بوو، بۆیە بەرەو ئەوێ کەوتمە ڕێ. خاتوو گاندی کچیشی کە خانمێکی لەسەر خۆی سەرنجکێشە لەوێ بوو. نەهرۆ. پیاوێکی خۆش مەشرەبی، سادەی وریا بوو، خاوەنی بیرێکی تیژ و چاک و هەڵسەنگێن بوو. لە پێشدا وەکو شەرم گرتبێتی وابوو، تا لە لۆسێرن دەرچووین و بەرەو ئەو شوێنە کەوتین ڕێکە بۆ نانی نیۆڕۆ بانگم کردبوو. لە ڕێگە کەوتینە قسە و گفتوگۆ. زۆر باسی لۆرد مۆنتباتنی کرد کە جێگری مەلیکی بەریتانیا بوو لە هندستان و کارێکی زۆری بۆ دواهێنانی بەرژەوەندییەکانی بەریتانیا کردبوو لەوێ. لێم پرسی هندستان بەتەمایە کام ڕێگای ئایدۆلۆژی بگرێتە بەر وتی ئەو ڕێگایە دەکرێتە بەر کە بۆ بەختەوەری بگونجێ و تازە دەستمان کردووە پلانێکی پێنج ساڵی پێشکەوتن ئیتر هەر لەسەرم قسە خۆشانەوە ئاواتی دوا ڕۆژی خۆی بۆ هندستان ڕۆیشت ئەگەر چی شۆفێرەکە لەسەر هەفتا میل لێی دەخوڕی وەکو مار بە شەقامە پێچاو پێچەکان ئەدەکشا دەبێ دانی پێدا بنێم کە نیوەی قسەکانیم لەبیر چووەوە چونکە دڵم بە پێی شۆفێرەکەوە بەسترابوو، بەڵام ئەو هەر خۆشی لێم نەدەکرد. گاندی کچل ناو ئوتومبیلێکی ترا بە دواماندا دەهات، بەڵام ئەو بۆ جنێڤ دەچوو، کوا کردی لە چوارڕیانێکا وەستاین تا خواحافیزی لەو بکەین، ئا لێرەیا نەهرۆم لە وێنەی باوکێکی مێهرەبانا بینی. بە سۆزێکی زۆری باوکایەتییەوە دەستی کردە ملی کچەکەی و بە نەرمییەکەوە پێی وت، ئاگا لە خۆت بێ لە کاتێکا دەبوو خاتو گاندی ئەم ئامۆژگاریەی ئەوی بکردایە. لە سەردەمی شەڕی کۆریادا لە کاتێکا هەموو جیان لەسەر لێواری خەتەرێکی یەکجار گەورە بوو باڵێزخانەی چین تەلەفۆنی بۆ کردم کە بهێڵم سیتی لایتز لە جنێڤ بۆ شوین لای بخرێتە نمایشەوە. شوین لای ئەو کاتەش ئەو کەسە بوو کە کلیلی ئاشتی یان جەنگی بەدەستەوە بوو. ڕۆژی دوایی شوین لاین بۆ شێو بانگی کردین بەر لەوەی بەرەو جنێڤ بکەوینە ڕێ، چونکە بانگکردنەکە لەوێ بوو. سکرتێرەکەی تەلەفونی بۆ کردم کە میستەر شو لەوانەیە دوا کەوێت چونکە کارێکی یەکجار گرنگ لە ناکاودا لە کۆنفرانسەکەدا هاتووتە پێشەوە بۆیە پێویست ناکات چاوەڕێی بکەن ئەو خۆی دوایی دێت کە گەیشتینە جێ سیرمان کرد شوین لای وا لەوێ و لەسەر پێپلیکانە جێنشینەکەی چاوەڕێمان دەکا. ئەمە بووە مایەی سەرسوڕمانمان، وەکو هەموو خەڵکی ئەم جیهانە، بە پەرۆشەوە بووم بزانم کۆنفرانسەکە گەیشتووە بە چی بۆیە ڕووی پرسیارم تێ کرد بە دڵنیاییەوە بە سەرشانیدا کێشام هەموو کێشەکە بە خۆشی چارەسەر کرا تەنها پێنج دەقیقە لەمەوبەر. گەلێ چیرۆکی سەرسوڕێنەرم لەبارەی ئەوە خوێندبووەوە کە چۆن لە ساڵەکانی سیدا بەرەو ئەو پەڕی ناوەندی چین ڕەویان کردبوو چۆن کۆمەڵێکی کەم پرش و پڵاو بە سەرکردایەتی ماوسی تۆنگ خۆیان ڕێخستبووەوە بەرەو پەکین بە پێم لێ ڕێیان گرتبووە بەر لە ڕێ بەرە بەرە خەڵکیان بەلای خۆیاندا کێشابوو سوپاکەیان بەوە پەرەیسەندبوو هەر ئەم مارشە بەرەو دوا بوو بوو بە مایس مسۆگەرکردنی پشگیری 600 ملیۆن خەڵکی چین لێیان. شەو شوین لای بە سۆز و جۆشێکی تایبەتیەوە باسی ئەو ساتەی بۆ کردین کە ماو تسی تۆنگ خۆی و سوپاکەی خۆیان کردبوو بە پەکیندا یەک ملیۆن دانیشتوانی شار هاتبوون بە پیرمانەوە لەو سەری گۆڕەپانێک مینبەرێکی زۆر بەڵەند ساز کرابوو هەر کە ماو بە پێ پلیکانەکاندا سەرکەوت هەموو خەڵکەکە بە چەپڵە ڕێزان پێشوازیان لێی کرد تا بە تەواوی کەوتە سەر مینبەر. لێرەدا ماوتسی تۆنگ هەڵوێستەیەکی کرد و سەیرێکی خەڵکەکەی کرد و لەناکاوە ڕووی بە هەردوو دەستی داپۆشی و دای لە سۆڕەی گریان. شوینلای خۆشی و تاڵیی ئەم سەفەرە دوورو گرانەی شان بە شانی ماو چەشتبوو. لەگەڵ ئەمەشا هەرچەند چاوم دەبڕی ڕوخسارە جوان و پیاوانەکەی سرم سووردەما چەند لەسەر خۆ و لاو دەهاتە بەرچاو. پاژەوە چەند جار بەخۆشی چین پێکەوە پێکمان هەڵدا من بۆ پێشکەوتنی چین پێکم هەڵبڕیوتم لە قوڵایی دڵمەوە بەشدارم لەگەڵتانە لە هەموو ئاواتێکتاندا بۆ ژیانێکی باشتر بۆ گەلی چین و هەموو گەلانی جیهان. زۆر جار دۆستان لێم دەپرسن ئایا دڵت بۆ ئەمریکا بە تایبەتی بۆ نیویۆرک نابزوێ دەڵێم بەڕاستی نە. ئەمریکا بە تەواوی گۆڕراوە هەروەها نیویۆرکیش. ئەم هەموو دام و دەستگایانەی پیشسازی و ڕۆژنامەگەری و تەلەفزیۆن و پڕوپاگەندەی بازرگانی بە تەواوی لەو شێوە ژیانەی کە ئێستا لە ئەمریکا باوە جیایان کردوومەتەوە. من ئەو دیوی مەسەلەکەم بەلاوە گرنگە. مانایەکی سادەتری ژیان نەک ئەم هەموو. ئاسمان خرا شانە کە لەگەڵ هەورەکاندا شەڕە شۆق دەکەن. نەک ئەم هەموو شەقامە پان و پۆڕ و قەرەباڵغانە کە تەنها نیشانەی ئیش و کاری زۆر و قازانجی بێ سەدە و سنوورن. هیچ پەیوەندییەکی ئەوتۆم لەگەڵ ئەمریکادا نەمابوو. لەگەڵ ئەوەشا لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و دوو وەوە لێیان قەدەغە کردبووم پێبنێمە خاکی ئەمریکاوە. کەچی هەر بەدوای ئەوەدا دەگەڕان کەلێنێک بدۆزنەوە هەندێ باجم بخەنە سەر بەڵام پشکێکم لەم کونەش نا و ئیتر رێگای هیچ قسە و باسیان نەما. تا ئەو کاتەی هەموو پەیوەندییەکم لەگەڵ ئەمەریکادا پسان هەموو ئەوانەی لام کاریان دەکرد مووچەی خۆیان بە رێکوپێکی وەردەگرت بەڵام ئێستا، دەبوو رێوشوێنێک بۆ ئەمە دابنێم چونکە ناتوانم هەتا هەتا لەسەری بڕۆم بۆیە بۆ هەریەکەیان بەخشیشێکی باشم دانا کە بە هەمووی خۆی دەدا لە هەشتا هەزار دۆلار ئێدنا پێرڤاینس جگە لە بەخشیشەکەی هەتا هەتا مووچەی خۆی وەرگرت. کە خەریکی هەڵبژاردنی یەکتر بووم بۆ مس یۆڤێردۆ، ئێدنام بۆ دەوری مەدام گرۆسنای بەبیر دەهات. بیست ساڵی بوو چاوم بە چاوی نەکەوتبوو، چونکە هەرگیز هاتوچۆی نەدەکرد و چەکی مانگانەکەی بە پۆستەدا بۆ نەدێررا. کە گەیشتە ستۆدیۆ ڕۆنی وێنەگەر هاتە ژوورەوە ئەو تا لێرە چاوەکانی دەبریسکێنەوە ئەویش 20 ساڵ بوو نەیبینی بوو ئێدناکەی جاران نییە بەڵام یەکجار مەزن دێتە بەرچاو نەمدەویست دیمەنەکەی جوێنەیەکی سۆزاوی تێدابێ بۆیە وەکو تەنها چەند هەفتەیەک بێ یەکتریمان نەبینێ بێ ئاوا بەرەوە لای چوم ئێ ئاخرەکەی گیرمان هێنای باشکرا بینیم لێوەکانی کەوتنە لەرزین، ئەگەرچی ویستی زەردەخەنەیەک بکا، ئیتر یەکسەر چوومە ناو باسەکەوە، ئەوەم بۆ باس کرد کە بۆچی ئەوم بۆ ئەم دەورە هەڵبژاردووە، بێ یەک و دوو بەو پەڕی خۆشییەوە قەبووڵی کرد، ئینجا دەستی کرد بە خوێندنەوەی دەورەکەی، بەڵام هەمیشە لە دڵا هەستی شتێکم دەکرد بەرامبەری، هەستێک کە پڕ بوو لە خەم، چونکە ئەو بەشێک بوو لە سەرەتای سەرکەوتنەکانم، لێرەوە دەکەومە کۆتایی هێنان بەم سەفەرە دوور و درێژ و پڕ ڕوودا و بەسەرهاتە. من وا هەست دەکەم کە کات و بار و سات هەمیشە یارم بوون نەک نەیار. منیش وەکو هەموو خەڵکی تر کەوتوومەتە بەر بای جۆراو جۆری ئەم دونیایە. دڵم لە خۆشەویستیدا کەیل بووە. کەچی جاری واش بووە زۆرم ڕق بۆتەوە لەم و لەو. هەرچییەکم بەسەر هاتبێ، بەڵام هەمیشە لەو باوەڕەدام کە بەختەوەری و بێبەختی وەکو ڕەهێڵەی بارانێک کە لە پەڵە هەورێکەوە دەبارێ ئەمیش دەستکردی ڕێکەوتە و چونکە باوەڕم بەمە هەیە هەرگیز بە ڕووداوی خراپ ناشڵەژێم، کەچی بە هی باش نەختێ سەرم سوڕ دەمێنێ. هیچ نەخشەیەکی پێشەکیم بۆ ژیان نەکێشاوە، پەیڕەوی هیچ فەلسەفەیەکی تایبەتیش ناکەم، چ ژیر بین و چ نەزان، دەبێ هەموو بۆ ژیان تێبکۆشین. لەگەڵ ئەمەشا ژیانم ئەمڕۆ لە هەموو کاتێکی تر پڕ ڕووداوترە، تەندروستیشم باشە و هێشتا توانای داهێنانم هەیە و بەتەمای فیلمیم ترم کە دەریان بکەم. لەوانەیە خۆم دەوریان تێدا نەبینم، بەڵام بەتەمام پاش نووسینی ڕووداوەکانیان بۆ ئەندامانی خێزانەکەی خۆم دەریان بکەم کە هەندێکیان توانای هونەری باشیان هەیە. هێشتا بە تەمای زۆر شتم. هەرگیز لە کار ناکەوم. گەلێ شت هەن کە دەمەوێ بیانکەم. جگە لە هەندێک کاری سینەمایی ناتەواو، بە تەمام شانۆگەرییەک بنووسمەوە و ئۆپرایەک دانێم، ئەمەی دواییان ئەگەر دەستم بگات. شۆپنهاور دەڵێ بەختەوەری وەزعێکی سەلبییە، بەڵام من لەگەڵ ئەم ڕایەدا نیم. لەم بیست ساڵەی دواییدا، بە باشی شارەزای بەختەوەری بوومە و لە مانای گەیشتووم، وام بۆ ڕەخساوە ژنێکی زۆر جوانم بە نسیب بێ. دەمویست لەم بارەیەوە زۆرتر بنووسم بەڵام مەسەلەکە دڵداری تێدایە و خۆشەویستی تەواو جوانترین وێنەیە لە تۆماری سەرکەوتندا. چونکە شتێکە پێم ناتوانێ ئەوها بە ئاسانی بکەوێتە باسکردن و دەربڕینی و ڕا لە سەروتنی. کە لەگەڵ ئۆنادا هەڵسوکەوت دەکەم قوڵی و جوانی شەخسیەتی ئەوم جاربەجار زیاتر بۆ دەردەکەوێت. تەنانەت ئەو کاتانەش. کە لە پێشمەوە بە تولە ڕێگاکانی ڤی ڤی دا دەڕوا و شۆخییە ساکارەکەی و قژە ڕەشەکەی کە بەسەر پشتی دا پەخشانە و تازە وا داوی زیوینی خەریکە بەرە بەرە تێ دەکەوێ، شەپۆلێکی ناکاوی خۆشەویستی و مێهرەبانی بە سەر هەموو جەستەم دا تاو دەدەن و تەزوویەکم بە لەشا دێنن. بەو پەڕی بەختەوەری و شادییەوە. جار جار لەسەر سەکۆکە دادەنیشتم و چاو دەبڕمە ئەو فەرشە سەوزەی کە تا لێواری دەریا لە بەردەمدا داخراوە. تا چاوم دەگاتە بناری چیا لوتکە بەفرین و بەرزەکان و پێیاندا هەڵدەگژێ و بیر و هەستم دەبێتە یەخسیری،